شەهرەزاد وتی پاشا گیان سرد نێشێنم جوتیارەکە جوتوگاکانی بەجێ هێشت و ڕۆیشت مارفیش بە دیار وەردەکەوە چاوڕوانی کرد دوای کەمێک مارفی پینەچی وتی باشە من ئەم جوتیارم لە کار کرد و ڕۆیشت بۆچی تاکو ئەگەڕێتەوە یارمەتی نەدەم و جوتی بۆنەکەم دەستە دووەکەی بە دەستی ڕاستی گرت و ڕشمەی دووگایەکەی بە دەستی چەپ و دەستی کردە جووتکردن دوای کەمێک نۆکی گاسنەکە لە شتێک گیر بوو گایەکان وەستان نەقیزەکەی تێوەژەندن بەڵام گایەکان نیان توانی بجوڵێن مارفی پینەچی دانەویەوە سەیری نوکی گاستنەکەی کردبینی لە هەڵەفەیەکی زێڕ گیر بووە گڵەکەی دەوروبەری لادا سەیری کرد ئەو هەڵەفەیە بە قەدی بەردێکەوەیە مەڕمەڕە زۆر هەوڵی دا لە جێ خۆی بەردەی لادا کونێکی گەورەی بینی لە ژێر بەردەکەدا کە سەرنجیدا بە پەیژەیەکدا توانێ بچێتە خوارەوە کە چوە خوارەوە شوێنێکی بینی وەکو گەرما وابوو چوار ژووری لەسەر بوو هەر ژوورە و نەختینەی تێدا بوو ژوورێکیان پڕبوو لە زێر لەسەر سندوقەکە گۆیەکی زێڕین دانرابوو بە هێندەی لیمۆیەک ئەبوو مارفی پینەچی زۆر دڵخۆش بوو لە خۆی پرسی ئاخۆ ئەو گۆیە زێڕینەی بەسەر ئەم سندوقەوە چی تێدا بێ دەستی بۆ بردو هەڵی بچڕی سەیری کرد مستیلێکی تێدایە کە چەند تەلیسمێکی لەسەر نووسراوە کە لە قاچە مێروولە ئەچوون دەستی هێنا بە مستیلەکەدا کە پاکی بکاتەوە گوێی لێبوو یەکێ گوتی فەرم قوربان داواکە جێبەجێی بکەم شارت ئەوێ بۆ دروست بکەم ئەتەوێت شارێک خاپور وێران بکەم ئامادەم یان ئەتەوێت پاشایەکت بۆ لەناو ببم ئامادەم هەرچیەکت بوێ بۆ تەکەم پش بەێزدان دروستکەری زەوی و ئاسمان مارفی پینەچی پرسی تۆچیت دێوەکە وتی من نۆکەری ئەم مستیلێم خاوەنی ئەم مستیلێ هەرچیەکم لێ داوا بکە بۆی جێبەجێکەم ئێمە حەفتا و دوو تیرەین هەر تیرەیەک حەفتا و دوو هەزارە هەر یەکێک لەو حەفتا و دوو هەزارە کە هەزار دێوی هەیە هەر یەک دێو یەک یارمەتی دەری هەیە هەر یەک یارمەتی دەر هەزار شەیتانی هەیە هەر یەک شەیتان هەزار جنۆکەی لەژێر دەستایە ئەوانش کە لە ژێر دەستمدان ناتوانن سەرپێچی فەرمانەکانم بکەن منیش ناتوانم سەرپێچی فەرمانەکانی ئەو کەسە بکەم کە خاوەنی ئەم مستیلەیە هەرچێ کە دەوێت داوا بکەم تاکو بۆ جێبەجێ بکەم هەر کاتێک ئەم مستیلێت دەست پێداهێنا ئامادە بم ئیدی لە زەویدا بێت یان لە دەریادا دەست بخشێنە لە مستیلەکە ئامادە بم نەکەی دوو جار دەست بهێنیت بە مستیلەکەدا چونکە ئەو ناوانە ئەم سووتێنێ دوایی پەشیمان ئەبیتەوە کە منت لە کیس چوو مارف پرسی ناو چییە دێوەکەوتی ناوم ئەبوو سەعاداتە وتی ئەی ئەم شوێنە کوێیە ئەبوو سەعادا دوتی ئێرە گەنجینەی شەدادی کوڕی عادە منیش خزمەتکاری ئەو بووم پێش مردنی منیشی خستە نێو گەنجینەکەی و وا ئێستا بە نسیبی تۆ بووم ئەم جا مارفی پینەچی پرسی ئەتوانی ئەم هەموو گەنجینێم بۆ بهێنیتە سەرزەوی دێوەکەوتی هەر زۆر ئاسانە مارفی پینەچی وتی کەوا بوو هەر هەموو ئەم گەنجینێ بێنە سەرزەوی دێوەکە پەنجەی بە زەوی داهێنا زەوی قلیشایەوە دوای کەمێک هەر نۆکەری جوان جوان و قۆز بوون بە کۆڵەوە لەو درزەوە ئەهاتنە دەرەوە کۆڵە زێڕەکەیان دا ئەنا و ئەچونەوە ناو درزەکە دیسان بە کۆڵێک زێڕەوە ئەگەڕانەوە ئیدی کۆڵە زێڕ و زیویان سەرخست هەر نزیکەی سعاتێکی پێنەچوو هەمویان هێنایە سەرزەوی ئەم جا هەواڵیان پێدام کە گەنجینەکەمان خاڵی کردەوە ئەمجا دێو ئەبوو سعادات کڕنوشی بۆ مارف بردووتی گەورم گەنجینەکەمان چۆڵ کرد ئەم جامارف پرسی ئەی ئەو هەموو کوڕ و کاڵە لاوانە چین ئەبوو سەعاداتی دێ وتی گەورم ئەمانە هەموان کوڕانی خۆ من چونکە نەمیست دێ و درنجێکی دی بهێنم ئەوان کارەکەیان بۆ کردم هەرچیەکی ترت ئەوێ بازوو بۆ جێبەجێ بکەم ئەم جامارف پرسی ئەتوانیت ئەم هەموو زێڕ و مرواری و یاقوت و مەرجان و شیلانم لە گونیە بۆ بخەیت و لە هێسترێکی زۆر بۆم بار بکەیت و یەک کاروانم بۆ ڕێک بخەی دێوی خزمەتکاری مستیلەکەوتی زۆر ئاسانە گەورم خێرا نەعرەتێکی لێدا کوت و پڕ هەشسەد دێو ئامادە بوون هەمویان کوڕانی خۆی بوون فەرمانی پێدان ئادەی هەندێکتان خۆتان بکەن بەهێزتر و هەندێکتان ببنە کۆیلە بەهێندە جوان و قەشەنگ کە هیچ پاشایەک کۆیلەگەلێکی وەکو ئێوەی بەخۆیۆ نەدیبێ هەندێکتان ببن بەسەر قافڵەچی و هەندێکتان بە خزمەتکار حوسەت دێویان خۆیان کرد بەهێزتر سەد دێویان بوونە خزمەتکار و کاروانچی ئەم جا نەعرەتێکی تریرەدا عونێکی زۆر پەیدا بوون کە ئەوانیش درنج بوون ئەم جا فەرمانی پێدان بە جۆرەی پێویست ئێوەش ببنە ئەسپی ڕەسەنی زین کراوە قەڵپۆزەکانتان با لە زێڕ و زیو بێ کەمارف ئەمانی بینی پرسی کوا سندوقەکان هەموو سندوقەکانیان هێنایە بەردەمی مارفی پینەچی فەرمانیدا زێڕ و زی و مرواری و یاقوت و شیلانەکان هەر جۆرە بەجیا بخرێنە سندوقەکانەوە کە سندوقەکان پڕکران سێسە هێستریان لێبارکرا ئەم جا مارفی پینەچی پرسی ئەتوانیت لە باشترین قوماش کوتاڵێکی زۆرم بۆ بار بکەی دێو ئەبوو سعادات پرسی قوماشی میسری یان شامی یان عجەمیان هەندی مارف وتی لە هەر یەک لەو جۆرانەی وتت سەد بارم بۆ بێنە باری هێزتر بن دێو سعادات وتی مۆڵەتم بدە با ئەعوانەکان بانگ بکەم و هەر سەددانیان بنێرم بۆ ئەو وڵاتانە و سەد باری هێزترم بۆ ئامادە بکەن و بۆم بێنن بۆ ئێرە مارفی پینەچی پرسی چەندیان پێویستە تاکو ئەڕۆن بە بارەکانەوە دێنەوە دێو ئەبوو سعادات وتی ڕۆشتن و کوتاڵ ئامادەکردن و هاتنەوەیان ئەم شەویان پێچێ هەر ئێستا ئەچمبانیانەکەم و فەرمانیان پێدەم و ڕەوانیانەکەم خۆشی چوە ڕەشماڵێکەوە کە لەو لای وەردەکەوە بۆیان هەڵدابوو کوڕانی دێو ئەبوو سعادات خزمەتکاری بەردەستی مارفی پینەچی بوون سفریان لە ڕەشماڵەکەدا بۆ ڕاخست بوو. چیرۆکی گەڕانەوەی جوتیارەکە و خەڵاتکردنی لەلایەن مارفی پینەچیەوە کابرای جوتیار گەڕایەوە سەروەرد و گایەکانی ڕوانی ڕەشماڵ هەڵدراوە سفرە ڕاخراوە چەندین خزمەتکار دەست لە سەرسینە ڕاوەستاوە لە دڵی خۆی داوتی دیارە پاشە هاتۆتە ئێرە لە دڵی خۆی داوتی خۆزگە دوو مریشکم سەر ببڕایە و لە ماڵەوە بە برژاوی بمهێنایە تاکو و خواردنەکەم پاشایانە بواە ویستی بگەڕێتەوە بۆ گوند و مریشکی سۆرۆکراو بێنێت بەڵام مارفی پینەچی چاوی پێکەوت و بانگی کرد و دوو خزمەتکاری نرد کە بۆی ببن کە بردیانە لای مارف لی پرسی ئەوە چێ پێت ئەی ژوتی گەورم ئەوە خواردنە بۆ تۆم هێنا و ئەمەشیان ئالیکە بۆ ئەسپەکەتم هێناوە ببورن نەمزانی پاشا دێتە ئێرە ئەگەر بمزانی با مریشکم بۆ سرە بڕیت و میوانداریەکی شاهانەمە کردیت مارفوتی پاشا نەهاتوە تێرە من زاوای پاشام لە خەزورم تۆرام و و ئەویش ئەم دەست و دیاری نردووە ئاشتیان کردومەوە و منیش لەگەڵیان نەگەڕێمەوە تۆیش کە ئەم میوانداری منت کردووە جێ خۆی گرت چونکە نەتزانی بوو من زاوای پاشام ئەگەر نیسکێنش بێت ئەوەی تۆخم ئەمجا فەرمانی دا قاپی خواردنەکەی جوتیار بخەنە ناوڕاستی سفرەکەەوە ئەمجا لەگەڵ جوتیاردا دەستیان کرد بە نان خواردن و جوتیار تێر و پڕی خوارد لەگەڵ معرفدا ئەمجا فەرمانی دا قاپەکەی جوتیارەکە بشۆن کە بۆیان هێنایە و مارە فەرمانی پێدان بۆیان پڕکرد لە زێڕ و مرواری دایانەوە دەست جوتیارە و مارفی پینەچی پێوت هەر ڕۆژێک ڕێتکەوتە پایتەخت وەرە بۆ سەردانم خەڵات دەکەم ئەو شەوە ئاهەنگیان بۆ پینەچی سازدا و سەمایان بۆ کرد و گۆرانیان بۆ وت کە ڕۆژهڵات خۆر تیشکی زێڕینی بۆ زەوی کردە خەڵات سرنجیاندا تەپ و تۆز بڵند بۆوە کە تۆز ڕەویەوە کاروانیان بینی کە هەمووی باری کوتاڵ بوو هاتنە پێشەوە حەوسەت باری هێزتر بوو. ئەبوو سەعادات لە شێوەی سەر قافڵەچیدا بە سواری پێشەنگی کەواروانەکە بوو سەد سوارەی چاپوک بە دەوری کاروانەکەەوە بوون تەختە ڕەوانێک بە چوار خزمەتکار هەڵگیرا بوو کە لە زێر دروستکرا بوو چەندین گۆی مرواری و شیلانی پێوەکرا بوو دێو ئەبوو سەعادات دابەزی و کڕنوشی بۆ مارفی پینەچی بردووتی گەورم ئەم تەختە ڕەوانەشم بە دیاری بۆ هێناویت کە لەم سەرزەویەدا لە وێنەی نییە و تاکو ئێستا هیچ پاشایەک نیەتی فەرمو و بچۆ سەرەوە و تێدا دابنیشە و فەرمان بدە و جێبەجێ بکەم مارفی پینەچی وتی نامەیەکت بۆ نووسم بۆم بگەێنە شاری ختیان لێو بچۆ بۆ لای پاشایی مام لە شێوەی تەتەردا و نامەکەی بدە دەست ئەبوو سعاداتی دێ و وتی بە چاوان ئەم جا نامەکەی بۆ مامی نووسی مۆری کرد دێ و ئەبوو سعادات لێ وەرگرت ڕۆیشت چوە لای پاشا گوێی لەبوو پاشا بە وەزیرەکەی ئەوت ئەترسم ئەم عەرەبەت دەشتەکیە ڕێگرانە پەلاماری زاوەکەم بدەن و جارێکی دی ڕوتیان بکەنەوە زاواکەم بکوژن خۆزگەم زانی ئێستا لە کوێیە تاکو و سوپایەکم سەرباز بۆ پارێزگاری بناردایە وەزیریش پێیوت خوا بەزەیی بەم دڵ پاکێت دابێتەوە بەو خوای معرف زانیوێتی لی کەوتوینە گومانەوە هەڵاتوە چونکە پیاوێکی دەست بڕە لەو کاتەدا تەتەر خۆی کرد بە ژووردا کڕنوشی بۆ پاشا برد پاشا پرسی چیت ئەوێ ئەبوو سعادا دوتی من تەتەری زاواکەتم ئەم نامەی بۆ نردوی تو ئێستا بەڕێوەیە بە کاروانەکەیەوە بۆ ئێرە پاشا نامەکەی لێ وەرگرت و خوێندیەوە تێیدا نووسرا بوو مامە گیان کاروانەکەم پێەیە تکایە لە شار بێنە دەرەوە بۆ پێشوازیم و سەربازەکانت بهێنە ئەم جاڕووی کردە وەزیرەکەی وتی خوار و ڕەشت بکە ئەی وەزیر بزانە چەند لەو زاوایی منت خوێند و تاوانبارت کرد بەدەست بڕ درۆزن ئەوە کاروانەکەی واگا بڕوانە چەندە خائینیت وەزیر لە تەریقیدا سەری داخزوتی گەورم لۆمە مەکە ئەم کاروانەی زاواکات زۆری پێچوو هەرخەمی تیاچوونی سامان و پارەی مەملەکەت و پاشان بوو ئەم جا چۆ ماڵی کچەکەی وتی مش دەبێت کچی خۆم ئەوە نامی مێردەکەتە هەر ئەوەندە زانی گەیشتەوە ئەوە تا خۆم ئامادەکەم و سپارەگە خەم و ئەچمە پێشوازی نامەیەکی بۆ نردوم ئەوە تا بیخوێنەوە شازادە زۆری پێسێر بوو لە دڵی خۆی داوتی سەیرە ئاخۆ پێم ڕابێرێت یان گاڵتەم پێکات و لە ڕاستی دا دەوڵەمەندە هەرچۆنێک بێ سوپاس بۆخوا هیچ هەڵەیەکم بەرامبەری نەکردووە لەو لایشەوە علی میسری هاوڕێی کە سەرنجی شەقام و کۆڵانەکانی داڕازێنراوەتەوە سەری سوورما کە پرسی وتیان مارفی زاوای پاشا گەڕێتەوە و کاروانەکەی گەیشت علی میسری وتی الله وەکبەر سەیری ئەم کابرایە بکە چەندە فێڵبازە کە هاتە لای من لە دەست ژنەکەی هەڵاتە بوو هەژار و برسی بوو ئەم کاروانە بار و بارخانەی لە کوێ بوو بەڵام دوور نییە شازادەی ژنی ئەو کاروانەی بۆ ڕێخست بێت تاکو لە نێو خەڵکیدا ئابڕووی خۆی و مێردەکەی نەچێت بازرگانانیش زۆر دڵخۆش بوون چونکە قەرزەکانیان وەرەگرنەوە شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆی گۆڕی و بەرگە زێڕینەکەی لەبەرکرد و فەرمانی بە کاروانچی دا و کەوتنە ڕێ بەرەو شار خۆشی چوە سەر تەختە ڕەوان گەشت نانیوەی ڕێگا و بە پاشا و لەشکرەکەی و وەزیران و گەورە پیاوان گەشت هەموو دابەزین و مارفیان لە ئامێز گرت و بەخێریان هێنا سەرنجیان دا مارف لە تەختە ڕەوانێکدا بەرگێکی لەبەردایە کەس لەو جۆرەی نەبینیوە گەورە پیاوانی دەوڵەت بەخێریان هێنا بۆیان دەرکەوت پیاوێکی درۆزن و ساختە چینیە ئەمجا بازرگانان هاتن و کڕنووشیان بۆ برد علی میسری دوای بەخێرهێنانی وتی ئەمەی شت پێکردین هەی گەورەی دەست بڕان لەگەڵەوەشدا هەموو ئەمانە ئەهێنیت خوانی عمەتی خۆی بەسەردا بڕژێنێت ئەم جا بە شادی و سەمای سەماکرانە و دەنگی گۆرانی بێژانە و گەڕانەوە مارفی پینەچی لەگەڵ پاشای مامیدا بەرەو کۆشکی حکومڕان بوونەوە پاشا چوە سەر تەختی پاشایەتی و مارفی زاوای لای دەستە ڕاستیەوە دانیشت ئەمجا فەرمانی دا بە ئەبوو سەعاداتی دێ و بڕۆن سندۆقە زێڕ و زیوەکان ببەنە گەنجینەی دەوڵەتەوە و سندۆقەکان چۆڵ بکەن کوتاڵەکان ببەنە چەند گەنجینەیەکی نێو بازارەوە با بازرگانان بچن تەماشای بکەن ئەمجا خۆشی چوو دەستی شازادەی ژنی گرت و چوونە گەنجینەکان و بەژنەکەی وت فەرمو جوانترین تۆپە قوماش و چەندت پێویستە بۆ خۆت و کەنیزەکانت هەڵبژێرە کە ژنەکەی تۆپە قوماشەکانی هەڵبژارد و نردیەوە بۆ کۆشک ئەمجا دەستی گرت و بردیە گەنجینەکانی باوکێ وتی ژنە جوانەکەم چەندت پێویستە زێڕ و مرواری و مەرجان هەڵبژێرە بەشی کەنیزەکانت بیر نەچێت کەماندوێتی حەوایەوە نردی بە شوێن ئەو بازرگانانەدا کە قەرزی لێکردبوون هەر کەسێکیان هزار دیناری پێدا بوو بایی دوو هەزار دیناری کوتاڵدایە ئەمجا سربازەکانی بەسەرکردەوە و زێڕ و مەرجان و یاقوتی بە ئەوانیش بەخشی مارفی پینەچی بەمش زێڕی ئەبەخشیەوە ناچار پاشا پێیوت کوڕەکەم ئیدی بەسە گەنجینەکە هیچی تیانەما مارفی پینەچی ژوتی بێخەم بە مامەجان سامانی زۆرم هەیە مارفی پینەچی درێغی نەکرد لە مەملەکەتدا ناوبانگی دەرکرد گەورە و بچووک دوعای خێریان بۆ کرد هەمیشە دەوڵەمن بوو چونکە هەر کە سامانی ئەهاتە کەم بوون مستیلەکەی دەست لێخشاند و ئەبوو سعادات ئامادە بوو هەرچەندێکی زێر و زی و مرواری و شیلان و ئەلماسی داوا بکردایە بۆی هێنا کە ژنەکەی سەرنجیە داهرگی سامانەکەی کەم ناکە سەری سوورما لە خۆی پرسی ئاخۆ ئەم خێر و بەرەکەتەی لە چۆ بۆ دێ بەڵام علی بازرگان زۆری پێسێر بوو لە دڵی خۆی داوتی ئاخۆ دەستی چی بڕیوە ئەم هەموو سامان و پارەی دەستکەوتووە هەژار بیت یان دەوڵەمەند بۆ من وەکو یەکان مارفی پینەچی وتی بەڕاستی ویستم تاقیت بکەمەوە بزانم خۆمت خۆشەوێت یان سامان و پارەکانم ئێستاش تۆ ڕووناکی چاوی منی ئەم جا چووە سوچێکی تاریکی ماڵەکەی و پەنجەی لە مستیلەکە خشان ئەبوو سەعاداتی دێو ئامادەبووتی داوا بکە و جێبەجێ بکەم مارڤوتی بەرگێکی زێڕینی نایبی وەکو ئەوەی خۆمم ئەوێت ژنانە بێت تاکو بیدەم بە ژنەکەم کتوپڕبەرگەکەی بۆێنە دێوەکە ون بوو مارف هاتەوە ژووری ژنەکەی و بەرگەکەی پێشکەش کردوتی گوڵە جوانەکەم ئەم بەرگە نوێم بۆ پۆشە کە شازادە بەرگەکەی بینی لە خۆشیدا جێی بەخۆی ناگرت بە تایبەتی کە دوو خرخاڵی زێڕینیشی لەگەڵدا بوو کە چەندین گۆ و نقێمی مرواری و یاقوتی پێوە بوو پشتێنی زێڕین و چەند بازنێک شازادە وتی ئەم بەرگە بەکار ناهێنم هێندە جوانە ئەبێ لە بۆنەکاندا لەبەری بکەم مارفی پینەچی وتی تۆ لەبەری بکە بێخم بە زۆری ترم لەم بەرگانە هەیە کاتێک شازادە بەرگی پۆشی و پیشانی کەنیزەکانیدا پیرۆزباییان لێکردوتیان زۆر بەرگێکی نایەبە کەس نەیدیوە کە مارف بینی ئەوان سەرقاڵن چووە ژوورەکەی تر و دیسان مستلەکەی پەنجە لەخشان دێو ئەبوو سەعادات لە بەردەمیدا پەیدا بوو داوای لێکرد سەد بەرگی تر لە هەمان شێوەی بۆ بێنێ کە هێنای بانگی کەنیزەکانی کرد کە هاتن پێیوتن ئەوەش سەد بەرگی ژنانی تر لە هەمان شێوەی بەرگی ژنەکەم هەر یەکەتان بەرگێک هەڵبژێرێت و پیرۆزی بێ ئەوانیش دوعای خێریان بۆ کرد هەمویان خۆیان گۆڕی و دڵخۆش بوون کۆشک زۆر جوان بوو بەو کەنیزەکانە شازادە وەکو مانگی نێو ئەستێرەکان جوان بوو چەند کەنیزەکێک چوونە لای پاشا و خۆیان پیشاندا کە باوکی کچە بەمەیزانی چووە لای کچەکەی سەرنجیدا خۆی و کەنیزەکانی بەرگێکیان لەبەردا زۆر نایەب کە لە ژیانیدا پاشا بەرگی لەو شێوە زێڕین نەدی بوو ئەمجا چووە ماڵی وەزیرەکەی و بۆی گێڕایەوە لە ماڵی کچەکەی چی بینیوە ئەمجا لێی پرسی تۆڵێکی وەزیر وتی گەورم بازرگانان کوتاڵەکانیان لە دوکانەکانیاندا زۆر ئەمێنێتەوە هێندیان دەست ناکەوێ ئەم زاوای تۆ ئەم هەموو سامان و پارەی بۆ کاسبی و بازرگانی کردن دەست ناکەوێت بۆیە هێندە دەست و دڵی باشە ئەمەندە بەخشندەیە خەڵکی شارەکە هەموو باسیەکەن و ئەیناسن ئەو زاوای تۆ ئەم سامان و پارەی لە شوێنی ترەوە دەزەکەوێ پاشا پرسی ئەی چارە وەزیروتی جا بە قسەمەکەیت گەر پیلانت بۆ دابنێم پاشاوتی پەیمان بێ وەزیروتی گەورم خۆتی لێ نزیک بکەرەوە ڕووی بدەرێ دوای چەند ڕۆژێک داوای لێ بکە کە پێکەوە بێن بۆ لای من و هەرسێکمان ئەچینە ناو باخکەتەوە کەمێک پیاسەکەین کە پەسەندی کرد پێکەوە ڕوین دوای ماوەیەک پیاسەکردن سفرەخواان دانین و نانەخۆین دوای کەمێک مەی و شەراب دانین و دەزەکەین بە خواردنەوە ئەمجا داوای لێکەین کە کەمێکمان لەگەڵ بخواتەوە گەورم سەرخۆش هەمیشە کەم ئاگایە لە خۆی و نهێنیەکانی ئەدرکێنێ کە نهێنیەکەمان زانی ئیدی بیرکردنەوەمان دروستە بێ چونکە گەر هێندە بەخشن دەبێ بۆ ئەفسەران و سوپاکەت لێ تەڵەگەڕێنەوە چێ ئەڵێت بۆ ئەو مەبەستە ئەمە ناکات و نایەت ببێتە پاشا و بچێتە شوێنەکەت شارەزاد